ئەڵقەی بیست و حەوتی بیرەوەرییەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکان خوێندنەوە و پێشکەشکردنی ڕیاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حزوور بە ناونیشانی بووین بە دوو دەستە عەلی کەریمی دەنووسێت دوای دەیان سەعات کۆبوونەوە و چەندین ڕۆژ و شەو بڕیاردرا ببین بە دوو دەستە دەستەیەک کاک کەریم دانشیار و سیامەند و من بەرەو ئالان و عێراق دەستەکەی دی شەریف و کەریم ئەفسەر و حسێن عەجەم بەرەو ورمێ و تورکیا بەڵام ئەوان نەڕۆن هەتاکو ئێمە لە ئالانەوە وەڵامیان بۆ دەنێرین بە بوون و نەبوونی ڕێگا لە عێراقەوە قەرار بوو گەر ڕێگە نەبێت ئێمەیش بگەڕێینەوە و هەموو بەیەکەوە بە ورمێدا بڕۆین و گەر ڕێگەیش هەبوو لە عێراقەوە وا باشە ئەوانیش بێنە لای ئێمە کە مەترسی کەمترە. لە وەتەمیشەوە هاوڕێ لەگەڵ کاک کەریم و سیامەندا بە دڵێکی پڕ لە ژان و بیرێکی ئاڵۆز و پڕ لە بریا و خۆزیا بە سەدان بیرەوەری خۆش و ناخۆش و یادگارییەکانی ئەم چەند ساڵەم لە ناوچەکە وەک شریتێکی نەپساوە بە دوای خۆمدا بە جێ دەێشت. بە هەوراز و نشێوەکانی پڕ لە بەفر و قوڕی بەهاری و گرفەی ڕووباری تینوشکا و ڕێگەی دوورودرێژی کوێستانەکانی موکریانمان دەبڕی بە هیوای گەرمێن و گەیشتن بە بستۆڵکەی سنوور هەر لە مرکوریان بووین تووشی نەبی زەندی و مامۆستا حوسێن هاتین نەبی بۆ مەودایەک بوو بە هاوسەفەرمان و مامۆستا حوسێن هەتا ئالان لێمان هەڵنەبڕا و بوو بە هاوسەفەر و یاریدەدەرێکی شارەزا و دڵسۆز بە کارامەیی و خاکی بوون و قسە خۆشەکانی هەنگاوە بێ هێز و دڵە غەمبارەکانی لێ دەکردین بە تاقەت و خۆشی ئەگەر ئەو نەبایە هەرگیز هەوراز بە دوای هەورازمان بۆ نەدەبڕدرا و ڕەچەمان پێ نەدەشکێندرا. شەهید کەمال ولیانی ئێوارەیەکی درەنگ لە ناوچەی سەردەشت گەیشتینە سیسێر و لە ماڵی مینە شەمی شەهیدی شۆڕشەکەی چل و شەش چل و حەوت پێشمەرگەی کاک سلەیمانی معینی کە کاک برایمی کوڕی مینە شەمیش هەر پێشمەرگەی کۆمەڵە بوو لاماندا و یەک دوو شەو ماینەوە زۆرمان ڕێز لێگیراو بە دڵێکی پڕ لە خۆشەویستی میوانداریان لێکردین. لە سیسێر نامەیەکی شەید کەمال وەلیانیم پێگەیشت و ڕەز و بێتاقەت لە سۆما برادۆست و شکاکان گەڕابووەوە بۆ لای موکریان و لە مەقەڕەکانی ئاشی گوڵان و خانەقا گیرسابووەوە و باسی لە سەرگەردانی و بێ هیوایی خۆی بۆ کردبووم. بیستبووی ئێمە وەتەمیشمان جێهێشتووە و بەرەو ئالان ڕۆیشتووین. هەزار خۆزگە و ئاواتم خواست پێش وەڕێ کەوتنمان هاتباوە و دیبام و حەولمان دابا هاتبا لەگەڵماندا. من دەمزانی کەمال بڕوای بە هیچ نەماوە و وەک ئێمە لە ڕێبازی کۆمەڵە دڵ سارد بووەتەوە و زۆر دەترسام لە هەست کردن بە داخرانی شەش خانی ئومێدی خۆی تووشی کارەساتێکی جەرگ بڕ بکات. هەر وایشی لێهات. لە ئاخری بەهاردا لە شەڕێکی بێ ئامان و دەستەویەخەدا لە باخەکانی ئاجیکەند کۆمەڵە تووشی شەڕێکی قورسی جاش و پاسدار دەبێت و کەمال خۆی پێ ناگیرێت و خۆی داوێتە گەرمە تەنووری شەڕەکەوە. زۆر بە داخەوە پاڵەوانانە لە بیست ی جۆزەردانی هەزار و سێ سەد و شەست و دوو بەرامبەر بە دە ی شەش ی هەزار و نۆ سەد و هەشتا و سێ دا شەهید دەبێت. وەڵامی نامەکەی کەمالم دایەوە و بە پێشمەرگەکانی کۆمەڵەی سەردەشتدا ناردم. نازانم گەیشت یان نا. باسی ئەو ماوەیەی خۆمانم بۆ کرد و لە بڕیارەکانی دابوومان بۆ دەربازبوون و ڕۆیشتن ئاگادارم کردبووەوە. داوام لێ کردبوو بە زوویی ئێمە بەرەو ئالان دەچین. ئەویش خۆی بگەیەنێتە ئێمە و هەرچی کردمان بەیەکەوە دەیکەین. تەنانەت ئەگەر گەڕانەوەیش بێت بۆ ناو کۆمەڵە با هەموو بەیەکەوە بڕۆینەوە. بەداخەوە ئێمە هەرسێ لە ئالان بووین خەبەری شەیدبوونی کەمالمان پێگەیشت. عەلی خۆت خوار مەکەوە و ڕێکەوتین بەرەو ڕەبەت و ئەو بەری قوڵتی لە تاڤگەی شەڵماش تێر حەساینەوە و هەوای ئەو سرووشتە جوانەی کوردستانمان بە شنەی شەماڵی بەهارێکی تەڕ و دڵڕفێنی کوردەواری پڕ بە سییەکانمان هەڵمژی. لە نزیک ڕەزگە ڕووبارەکە پڕ بە چەمەکە دەهاتە خوار، مامۆستا حوسێن خۆی لێ هەڵکرد و گوتی، عەلی خۆت مەکەوە دەتپەڕێنمەوە کاک کەریم و سیامەند چوونە ئەو بەر من چوومە کۆڵی مامۆستا حوسێن لە ناوەڕاستی ئاوەکە هاواری کرد لە بەر هاژە و لوورەی ئاو گوێم لێ نەدەبوو کاک کەریم و سیامەندیش لەو بەرەوە هەر هاواریان دەکرد عەلی عەلی خۆت خوار مەکەوە هەر ئەوەندەم زانی بە خۆمەوە مامۆستا حوسێنیشم خستە ناو ڕووبارەکەوە تفەنگەکەم لێ بەربووەوە ناو ئاوەکە وەک شێتان چوومە بن ئاوەکە و تفەنگەکەم دیتەوە هەموو گیانم لە ئاودا بوو. ساردی بەفراوی ڕووبارەکەی ڕەزگە لە سەرە بەهاردا وەسف ناکرێت و بەڕاستی کەللە تەزێن بوو. هاتمە قەراخ ئاوەکە وەک شەختە لێدراوێک هەڵدەلەرزیم. لۆمەی هاوڕێیانم لەولا بوەستێ فشە پێکردن و پێکەنین هەر ئەوەندە بوو ڕۆحم دەرنەدەچوو. تفەنگەکەم ڕزگار کردبوو. بەس بە گوێی کاک کەریمدا سریواندم و پێم گوت پاسپۆرتەکەم لە گیرفانمدا تەڕ بووە. کاک کەریم پێکەنین لەسەر دەمی بزر بوو. زۆری پێ ناخۆش بوو. ناودێ زۆر دوور نەبوو. بە هەڵلەرزین و تەڕی خۆمان گەیاندە یەکەم ماڵ لە ناو ڕەزگە. دەست بەجێ زۆپایان هەڵکرد و چای گەرم و نان و پەنیرێکی زۆر خۆش هاتنە سەر سفرە. کوڕەکان دەستیان کرد بە وشک کردنەوەی جلەکانمان و وەستا حوسێن تفەنگەکەمی وشک و خاوێن کردەوە. پاسپۆرت لەناو نایلۆنێکدا بوو. نەدەبوو وەدیاری بخەم. مامۆستا حوسێن نەیدەزانی بەرنامەی چوونی دەرەوەمان هەیە و لێمان شاردبووەوە. نیگەرانی بە هەرسێکمانەوە دیار بوو. هەتا ئێوارە هەر لەو ماڵە بووین، لە فرسەتێکی چوونی سەر ئاوی مامۆستا حوسێن کاک کەریم پڕی دایە گیرفانم و چاوی لێ کرد. ئاو تەڕی کردبوو. ئەوەندەی تر عەیبداری کردبوو. گوتی، گوێ مەدەرێ. لە بێژوێ خەڵکی پەیدا دەکەین بۆمان خاوێن بکاتەوە. بۆ ڕۆژی دوایی گەیشتینە جەمسەری شوێنی تێکەڵاوبوونی دوو ڕووبارەکەی زێی بچووک کە بە دووئاوان ناسراوە. چۆمی کەڵوێ بە بستێک بەرینی ئالانی ئەم دیو و ئەو دیو یان ئێران و عێراق لێک جیاک دەکاتەوە. بە هەورازی سەرچۆمیدا هەڵگەڕاین و لە گروێس داماندا. نێوان گروێس و بێژوێ لە پێشدا تەختایی و دیسان هەورازمان بڕی. بە توولەڕێی ئێستر و وڵاغاندا هاتینە بەر مزگەوتی بێژوێ. یەکەم شت هاتە پێش چاو دووکانەکان و بۆنی کەباب و چایخانە بوو. ناودێ زۆر قەرەباڵغتر بوو لەو کاتەی پێشتر لەوێ بووم. پڕ لە پێشمەرگە و مەقەڕات بوو. مامۆستا شێخ عیزەدین بە خۆی و ماڵ و منداڵ و دەفتەرەکەی لەوێ گیرسابوونەوە. دیموکرات، کۆمەڵە، حیزبی ڕەنجبەران و زۆر پێشمەرگەی دانیشتوو لە دیموکرات و کۆمەڵە لە ئالان و بەتایبەت بێژوێ بوون. خانە لە دڕەی شەهید بوو. ڕوومان کردە ماڵی کاک محەممەدی مەلا عەلی لە خۆشی بینینی سیامەند وەک تاقە کوڕی شەید سولەیمان بە خۆی و ماڵ و منداڵەکانی زۆر بە گەرمی پێشوازیان لێ کردین. خۆی بە دۆستی باب و مامە عەوڵای سیامەند دەزانی و داخی دەخوارد کە مامە سەعیدی واتە خانەی موعینی بۆ بەلای ویدا نەهاتووە تا ڕەوانەی لای سەرکردایەتی یەکێتی نیشتیمانی کردبا و تووشی ئەم چارەنووسە نەبا و شەهید نەکرابا سەرکردەکانی کۆمەڵە وەک دکتۆر جەعفەر شەفیعی و کاک ساعید وەتەندۆست ساڵی 1970 بەلای کاک محەممەددا چووبوون و بە یارمەتی ئەو بە سەلامەتی گەیشتبوونە قەندیل بۆ لای یەکێتی مەخابن کاک سعیدی معینی بە بانەدا ڕۆیشتبوو لە ڕێدا بە دەستی جەیش و جاشی سەددام لەگەڵ ئەحمەد فەتحوڵڵای فەرماندەی یەکێتی لە گوندی دڕەی ناوچەی ماوەت شەهید کرابوو کوردی خوا غەزەب لێگرتوو. دوای حەسانەوە و هاتنە دەر بۆ ناو دێو سەر و سۆراخ کێشان تووشی کۆمەڵێک لە هاوڕێیان بووین کە وازیان لە کۆمەڵە هێنابوو سولەیمان خودایار، کەمال شەریفزادە، جەمال سەیدی، سولەیمان لالە، مەجید عەجەم، پەرویز تاهیری، یونس نانەوا و زۆری دی یان لە دەفتەری مامۆستا بوون یان ژووریان بە کرێ گرتبوو، سەرگەردان و بێ بەرنامە دەسوڕانەوە. یونس خەریکی هاوسەرگیری بوو لەگەڵ سەیرانی کچی مامۆستا و سولەیمان لالەیش لەگەڵ مریەم سەرهەنگیدا. پیرە پیاوەکانی سازمانی ئینقلابی حیزبی تودە واتە ڕەنجبەران وەک عەلی سادقی و ئیرەج کەشکۆڵی و موحسین ڕزوانی و نیعمەت قەشقایی و یەک دوویەکی دی لە سەرووی دێ ژوورێکیان هەبوو. زۆرجار بۆ وەڕەزی و چا خواردنەوە دەچووین بۆ لایان و بە گاڵتەوە پێم دەگوتن، ئێمە کوردین خوا غەزەبی لێ گرتووین، ئێوە چی دەکەن و بەم مەینەتییە بۆ دەژین؟ زۆربەیان دکتۆر و شەهادەی زۆر بەرزیان هەبوو. خەرەفاو. کوڕێک هەبوو فارس بوو. ناوی مەجید بوو. لە زەمانی شادا هاوڕێی زیندانی کاک فوئاد بووبوو. لە دەستپێکی شۆڕشدا هاتبوو بۆ کوردستان و پێشمەرگە بوو لە ناو کۆمەڵەدا. لە بێژوێ دیتمەوە لە لای هاوڕێیانی ڕەنجبەران خستبووی و دەیگوت ئیختیلافی ئایدلۆجیم لەگەڵ کۆمەڵەدا هەیە و جیابوومەتەوە. شەو و ڕۆژ ماندوو نەدەبوو. یەک پشوو بەحس و دەمەتەقی دەکرد لەسەر قۆناغی شۆڕش، ماهیەتی شۆڕش، کۆمۆنیستی، سۆشیالست دیموکراتیک و ئەم بابەتگەلە. منیش وشەی خەرەفاوی کوردیم بۆ فارساندبوو، پێم دەگوت، ڕەفیق مەجید، تۆ خەرفیدەیی. ڕۆژێک چووبوو لە یونسی پرسیبوو، خەرفیدە چییە؟ ڕەفیق عەلی زووزوو پێمی دەڵێت، یونس بە پێکەنینەوە بۆی ڕاڤە کردبوو، واتە تێکچووی. بەیانییەک لە ئاودەستخانەی مزگەوت دەموچاومان دەشۆری، هات و گوتی، ڕەفیق، بە خودا ڕاست میگی، من خەرفیدەم واتە بەخوا ڕاست دەکەیت من خەرفاوم کۆمەڵە بەدوای کاک کەریمیدا نارد و پێی گوتبوو بە حورمەتی ناسراوی و خەبات و نەخۆشی گەدەی ئامادەن بە بەغداددا بینێرن بۆ ئەوروپا ئەویش گوتبووی ئێمە سێ کەسین و لێک جیا نابینەوە گوتبوویان ئێمە تەنیا بۆ تۆ دەتوانین و بەس کاک کەریم گەڕایەوە و گفتوگۆکەی بەو باس کردین لەگەڵ سیامەندا پێمان داگرت نەخێر دەبێت قبوڵی بکات و فرسەتەکە لەدەست نەدات ئێمە یان لێرە کارێک دەکەین یان دەگەڕێینەوە لای کوڕەکان لە وەتەمیش و لەوێوە بەیەکەوە دەڕۆین بە فشار و سوێند کا کەریمان ڕازی کرد ئەو بڕوات و ئەم هەلەی کۆمەڵا بۆی ڕەخساندووە لە دەستی خۆی نەدات بە سەرنجدان بەوەی ئەو لە ئێمە بە تەمەندتر و خاوەن ژن و چوار منداڵە و تەندروستیشی باش نییە ڕازی بوو بچێتە مەقەڕی کۆمەڵە لە سلێمانی و چاوەڕێ بێت تا بەڕێی دەکەن ماڵئاواییەکی گەرممان لێکرد و دوای ماوەیەک گەیشتە بووە سوید ئیدی شاری سلێمانی بیرمان لێکردەوە لەگەڵ سیامەندا بچین بۆ سلێمانی و دۆستانی مامۆستا زەبیحی و ئیمکانات لە بەغدا تاقی بکەینەوە بە یارمەتی یونس کە بوو بوو بە زاوای مامۆستا و کاک ئەحمد ئەسکەندەری وەرەقەیەکی عەدەم تەعەڕوزی دەڕۆژەی دەفتەری مامۆستایان پێداین بە کەڵەس لە ڕووباری کەڵوێ پەڕینەوە و بەهۆی شارەزایی پێشترم خۆمان گەیاندە ماوەت و دواتر بە سەیارەی نەفرات بۆ سلێمانی بەهۆی نەبوونی پارە و گیرفان بەتاڵی هوتێلێکمان لە جادەی کاوە هوتێل بەغدا لە هەرە هەرزانەکان گرت چەند تەلەفۆنی کۆنی دۆستانی زەبیحیم پێبوو لە بەغدا دەستم کرد بە پەیوەندی هیچی لێشین نەبوو تەنانەت کە ناوی زەبیحیم دێنا یەکسەر تەلەفۆنەکەیان دادەخست و زۆر دەترسان چەند جارێک هاتوچۆی ماڵی مەلا ساڵحی نەغەدەمان کرد لە سلێمانی، پەنابەرییان بە ماڵ و منداڵەوە پێدابوون. یەک دوو کوڕی خەریکی کار و کاسبی بوون و تەنانەت وەکالەتی ئاردیان دابوو بە جەمالی کوڕی و مەحەلێکی گەورەی ئاردی هەبوو لەلای گەڕەکی ڕزگاری. مەلا ساڵە بە دیتنی من و سیامەند خۆشحاڵ بوو. بە گەرمی لەگەڵ هاوسەرە میهرەبان و زۆر بە لوتفەکەی بەخێرهاتنیان کردین. ڕۆژێکیان کە هەر بۆ سەردان چووبووین لە دیوەخانەکە پیاوێکی باڵا بەرزی جامانە بەسەری لێ بوو. مامۆستا مەلا ساڵە ئێمەی پێناساند و وتی، ئەمە سیامەند کوڕی کاک سولەیمان و عەلیش خوشکەزای مامۆستا زەبیحی. میوانەکە، کاک محەممەدی پاقلاوە بە بیستنی ناوی زەبیحی و موعینی یەکسەر هەستایە سەر پێ و باوەشی پێدا کردین. باسی ئەوەی کرد لە جەلالیە کۆنەکانی سەردەمی بەکرەجۆ و سەرای سوبحاناغا و پێشمەرگەی کۆن و سایەقی مامۆستا زەبیحی بووە. زۆری باسی کاک سولەیمان و هاوڕێیانیان لە بەکرەجۆ لە سەردەمی جەلالیدا بۆ کردین. وەک کەسێکی خزم و نزیک لە ئێمە خۆی وێنا کرد و ئامادەیی خۆی بۆ هەر چەشنە خزمەت و هاوکارییەک نیشان دا. ئەدرەس و تەلەفۆنی خۆی پێداین. چەند ڕۆژ دواتر بە سەیارەی خۆی بە قاچاخ و بێ نازنامە و بەڵگە منی برد بۆ بەغدا. باسی حاجی محەممەدی ڕەشادیم بۆ کرد، خەڵکی سابڵاغ و لە بەغدا نیشتەجێیە. ئاڵتونچییە و لە زەبیحی نزیک بووە. یەکسەر گوتی دەیناسم و ڕاست وایە. ئێستەیش لە بازاڕی ئاڵتونچییەکانی بەغدا دوکانی هەیە دەتبەم بۆ لای مەبەستم بوو زیاتر بپرسم لە چارەنووسی زەبیحی و بزانم چۆن تێدا چووە زەبیحی ناناسم گەیشتینە بەغدا و چوین بۆ ناو بازار من هەر تەقەی سرم دەهات یەکەم جارم بوو بەغدا ببینم کاک محەممەد زۆر شارەزا و زۆری ئاگا لە من بوو گەیشتینە بەردەم زێڕنگەرێک و کاک محەممەد گوتی ئەوە خۆیەتی وە ژوور کەوتین و سڵاومان کرد بە کوردی و فەرمووی لێ کردین وتم جەنابتان حاجی محەمەدی ڕەشادین؟ ئەویش وتی بەڵێ فەرموو من وتم کاک حاجی من ناوم عەلی کەریمیە خوشکەزای زەبیحیم ئیتر هەر ئەوەندەم گوت ڕەنگی بزر بوو چیت دەوێ کاکە نایناسم پارەیەکی زۆرم لەسەری تێدا چوو لەم قسانە بە لەرز و پسکە فسک و زمان تێک هاڵاوی بە کوردی دەری کردین لە دوکانەکەی و کە دەیوت مەگەڕێنەوە سەرم بە فەتارەت مەدەن و لەم قسانە لە کوێوە پەیدا بووی و خاڵت ئاڵتونی لە لایە و پارەی نەداوە و تا دوایی هەر باش بوو بۆ ڕیش چووبووین خەریک بوو سمێڵیشی بخەینە بانی مەلا ماتۆڕ لە بیرم نییە لە چێشتخانە بووین یان لای دۆستێکی کاک محەممەد ئیسراحەتمان کرد و وتم کاک محەممەد خۆ هەر هاتووین. تەلەفۆنی مەلا ماتۆڕم هەر لە کۆنەوە کە زەبیحی لە سابڵاغ بوو لە هەزار و نۆ سەد و حەفتا و نۆ دا لاماوە. دەڵێی چی تەلەفۆنێکی بۆ بکەین بەڵکوو وەڵام بداتەوە. گوتی زۆر باشە و تەلەفۆنەکەی هێنایە پێش خۆی و ژمارەکەی لێ دا. ئەلوو ئەلوو، مامۆستا عەبدوڵایە؟ نەخێر لە ماڵ نییە. وابزانم گوتی خزم یان سکرتێری مامۆستایە. کاری بە پەلەمان پێیەتی. کەی بۆی بکەینەوە؟ پێم بڵێ با ئاگاداری بکەمەوە. نا خۆمان تەلەفۆنی بۆ دەکەینەوە. ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و نۆ کە زەبیحی هاتەوە لە سابڵاخ زۆر جار لە بەغداوە تەلەفۆنیان بۆ دەکرد، یەک لەوانە مەلا ماتۆڕ واتە عەبدوڵا ئیسماعیل فەرماندەی کۆنی شۆڕشی ئەیلوول و دواتر وەزیری دەوڵەت بوو لە زەمانی جەلالیەکاندا. هەموو جارێک کە زەنگی لێ دەدا و من هەڵم دەگرت زۆری قسە لەگەڵدا دەکردم و دەیگوت تۆ دەبێت عەلی بیت. مامۆستا زەبیحی زۆری بۆ باس کردووم. هەر بە تەلەفۆن تەواو بە یەک ئاشنا بووبووین و دەیگوت جارێک دەبێت کە مامۆستا گەڕایەوە بێیت و میوانی ئێمە بیت هەر لەسەر ئەو هەوایە منیش بە تێڕادیوی دەمگوت بە کوڕەکان بگەینە لای مەلا ماتۆڕ وەزیرە و هەموو شتێکمان بۆ دەکات یانی ئومێدێکی زۆرم دابوو بە خۆمان کە یارمەتی گەورەمان دەکات بۆ دەرباز بوون. ئەوجار کە تەلەفۆنم کردەوە، خۆی بوو. یەکسەر ناسیمەوە و ئەویش منی ناسیەوە. بە هەولێرییەکی خۆش تێیگەیاندم باشم نەکردووە هەروا بە سانایی تەلەفۆنم بۆ کردووە. بە کورتی تێیگەیاندم ئیتر کاری وا نەکەم و شەپقە زۆر توندە و ئەو هیچی لە دەست نایەت. خۆی لە ژێر گوشار و چاودێریدا دەژی. بە نائومێدی و بێ هیوابوون لە دۆستانی خاڵم، لەگەڵ کاک محەممەددا بە سواری جێبەکەی گەڕاینەوە سلێمانی. لە هوتێل بەغدا دەفتەردارێکی لێ بوو ناوی کاک ڕەحیم بوو لەگەڵ ئێمەدا زۆر بە ڕەحم و لوتف بوو نەیدەزانی چ کارەین و بۆ لەوین زۆری پرسیار و جاروباریش بە ناز و نوزێک بیری دەخستینەوە ناکرێ هەروا لەوێ بین و دەبێ ئیدارەی ئەمنی لێ ئاگادار بکاتەوە دەنا بەرپرسیارێتی بۆ ئەو دەبێ پارەیەکمان دەدایە و سەری لار دەکردەوە ڕەشەی قاچاخچی سیامەند گوتی، باوکم ڕەفیق و پێشمەرگەیەکی هەبوو، دەبێ ئێستا لەگەڵ ماڵ و منداڵیدا لە سلێمانی بن. ناوی ڕەشەی قاچاخچی بوو. بە منداڵی دیومە کە لەگەڵ باوکمدا لێرە بووین. بە یارمەتی کاک محەممەد پاقلاوە و پرسیارکردن ئەدرەسی ماڵەکەیمان دۆزییەوە و چووین. هەر کە سیامەندی بینی، بخۆی و هەموو منداڵ و ژنەکەی هەر ئەوەندە بوو لەبەر پێی سیامەندا نەدەتوانەوە. ئەوەی بۆیان کرا لە پێشوازی و میوانداری کردیان، لەگەڵ ئەوەی ئەم جۆرە پیاوانە هەمیشە مەترسی و چاودێریان لەسەر بوو، لەگەڵ ئەوەی کە کوڕە گەورەکەی واتە برایم لای ملازم عومەر لە یەکێتی نیشتیمانی پێشمەرگە بوو خۆیشی کۆنە ئۆرە خۆیشی کۆنە ئێرانی و پێشمەرگە بوو بەڵام زۆر ئازا و نەترس بوو کاکە ڕەشە وەک ئەوەی ونبوویەکی خۆی دۆزیبێتەوە لە خۆشیان هیچ نەما نەیکات ئیتر هەموو ئێواران بەدواماندا دەهات و یەکسەر لەبەر هەیوانی ماڵەوە بەزمی سفرە و عرق خواردنەوەی بڵاو دەکردەوە و بە زۆر دەیگوت دەبێ بخۆنەوە بەزمی ئەو هەموو ئێوارانێک بوو سیامەند کە دەیگوت ئێمە ناتوانین بخۆینەوە زۆر دڵی دەیەشا ئەوەندەی حرمەت گرتبووین ئێواران خۆمان لێ دەشاردەوە. ئەوجار هەر بەهۆی کاک محەممەد و جەمالی مەلا ساڵە، سۆراغی کاک محەممەدی شا پەسەندم کرد، بیستبووم لە سلێمانی دادەنیشێت و ژن و منداڵی هەیە و خەریکی خەیاتین. دۆزیمەوە و لە دووکانەکەی کاک محەممەد پاقلاوە لەگەڵیدا دانیشتم. زۆر دەترسا و زۆری گلەیی هەبوو. باسی پاژماوەی قامووسم کرد و خۆی لێ لادا و گوتی، لای ئەو هیچ دەست ناکەوێت، هەر ئاخ و حەیف و ئەسەفی هەڵدەکێشا و دەیگوت زەبیحی لە من مردووە و ڕۆیشتووە. خاڵێکی تریشم هەیە. ڕۆژێکی لای قاوەڵتون لە دوکانی کاک محەممەدی پاقلاوە لە فولکەی سابونکەران دانیشتبووم، گوتم دەزانی کاک محەممەد من جگە لە زەبیحی خاڵێکی تریشم هەیە، واتە خاڵە عەبدوڵڵا، هەر لە زووەوە هاتووە بۆ ئەمدیو و هەرگیز نەگەڕاوەتەوە. خۆی لە دایک و برا و خوشکان ون کردووە و چل ساڵە کەس سۆراغی نازانێت. ئەویش وتی، با، من دەیناسم، ساڵی شەست و هەشت شەست و نۆ لەگەڵ مامۆستا زەبیحی ئێوارە درەنگێک لە سەرای سوبحان ئاغا دەگەڕاینەوە لە سەردانی پێشمەرگە جەلالییەکان مامۆستا گوتی، برایەکم لەم تەپی سەفا و ئەوانە هەیە، با بچین بزانین ماوە؟ کاتی خۆی سەرەتای شۆڕشی عەبدولکەریم کە لە بەغدا مەقەڕمان بوو، جارێک هات بۆ بەغدا و منی دۆزیەوە، منیش یارمەتیم دا و ناردمەوە بۆ شارەزوور. ئیتر بە درێژایی ئەو سی چل ساڵە ئەم دوو برایە لە غوربەت ئەو یەک دوو جارە یەکتریان بینیوە. ئەمیان سەرقاڵی سیاسەت و نووسین، ئەوی دی لە خزمەتی شێخانی نەقشبەندی و فەلاحەت و ماڵ و منداڵدا بووە. دوو برا و دوو ڕێباز و دوو کەسایەتی تەواو جیاواز. کاک محەممەد خۆی جووڵاند و تەلەفۆنەکەی هێنایە پێش خۆی و چەند جار ژمارەی گرت لە پڕ. ها مامۆستا گوڵاڵە چۆنی ئەرێ کاتی خۆی تۆ لە کام گوند مامۆستا بوویت عەبە سووری لێ بوو قسەکەیان تەواو کرد و بە بزەوە گوتی دۆزیمەوە لە تەپە گوڵاوی دەژی و ئێستاش هەر لەوێن بە عەبە سوور ناسراوە بەرەو تەپە گوڵاوی لە دوکان هاتە دەر و هاواری کرد حاجی جەمال حاجی جەمال بە ڕازیلیەک لەو بەری فولکەکە هاتە بەردەم دوکانەکە و دابەزی کاک محەمەد چوو بۆ لای گوتی ئەم کوڕەم بۆ بەرە بۆ تەپەگوڵاوی، دیار بوو حاجی سایەق تەکسی خۆی خەڵکی هەڵەبجە بوو، گوتی با بڕۆین، بەم قەد و شکڵ و ڕوخسارەوە لە دوورەوە دیار بوو خەڵکی ئەو دیوم، جووتێک عەینەک، کلێتەیەک لەسەر، قەمسەڵەیەکی ئەمریکی و ڕانک و چۆغە لەبەر. لە پێشەوە سوار بووم. دوای یەک دوو سەعات لەسەر جادە قیرەکە نەگەیشت بە سیروان ڕایگرت و دەستی ڕاداشت بۆ لای ڕاستی جادە و گوتی، ئەها ئەم دێیە تەپە گوڵاوییە، من دەگەڕێمەوە و خۆت بە پێیان بچۆ، هەر چوار سەد پێنج سەد مەترێک دوور لە جادەکەیە. لای نیوەڕۆ بوو، سەرم داخست و هاتم بەرەو گوندەکە، کۆمەڵێک پیاو لەبەر هەتاو دانیشتبوون، سڵاوم کرد و زۆر بە گەرمی وەڵامیان دامەوە. وتم، ماڵی عەبەسوور لێرەیە؟ وتیان، بەڵێ فەرموو کاکە. وتم، نەوەڵڵا، گەر یارمەتی بدەن و نیشانم بدەن وتیان دادەی کوڕە هەستە بچۆ بیبە بۆ ماڵی کاکەعەبە ئەمڕۆ نۆ بە گاوانێتی هەها لەم دەشتە لەگەڵ وڵاغەکانە وتم جا کەوایە کەسم ناوێ خۆم دەچم بۆ لای سرم داخست و بەرەو گاڕانەکە بۆ دەرەوەی لادێکە چوم لی نزیک بوومەوە و پشتی لە من بوو هیچ هەستی پێنەکرد پیرە پیاوێک چەناگەی خستە بووە سەر گۆچانەکەی و گاڕانیش بڵاوەی کردبوو دەلەوەڕین لە پشتەوە ڕا دەستم لە شانی دا. ڕاچڵەکی و ئاوڕی دایەوە منیش سڵاوم لێ کرد. وەڵامی دایەوە وتی، عەلێکمە سەلام، ئەتۆ کێی؟ وتم، کێ بم باشە؟ وتی نازانم. وتم خەڵکی سابڵاغم. چاوی زیت بوو. ئەگەر کوڕی ڕەعنا و هاجەر نەبیت؟ نازانم. منیش وتم، من عەلی کوڕی ڕەعنای خوشکتم. گۆچانەکەی بەردایەوە. دانیشت و دەستی بە ئەژنۆیانەوە گرت. پڕم دایە و لە باوەشم گرت. تێر گریا و لەسەر شێوەردەکە بۆی دانیشتین. هەر لەو پرسیار و لە من وەڵام. چەند ساتێک تێپەڕی و دەمە تەقەمان گەرم بوو، لە دوورەوە منداڵێک پەیدا بوو. ئەوە جەمالە. وەرە دانیشە جەمال. ئەوە عەلی کوڕی پورێتە. ماچم کرد و دانیشت. کەمێکی پێچوو منداڵێکی دیکە بە غاردان لە ناو ماڵانەوە هات. ها جەلال وەرە! ئەوە عەلی کوڕی پورێتە هاتووە. ئەویشم ماچ کرد و دانیشت. کەمێکی تر کەمال هات و هەر بەم چەشنە. گوتی، هەستە با بڕۆین. بەخوا تەلەی خاڵۆژنت ئێستا تا لێی حاڵی دەبێ تۆکێی هەموو گوندەکەمان وەسەر دەگێڕێت تومەز دوای من کە لە ناو لادێ پرسیبووم یەکیان چووبوو بە خاڵۆژنمی گوتبوو کەسێک هاتووە لە کاکە عەبەی پرسیوە هیچ لە خەڵکی ئێرە ناکات و شێوە و ڕوخساری لە کاکە عەبە دەچوو ئیتر خاڵۆژن ئۆقرەی نامێنێت و یەک بە دوای یەکدا کوڕەکانی دەنارد بزانن من کێم هەرچی دەهات نەدەگەڕایەوە و ئەو لە ناودێ زۆرتر نیگەران بووبوو عەبەسوور خزمی بۆ پەیدا بوو. خاڵم گاڕانی بەرەڵا کرد و لەگەڵ سێ لە کوڕەکانیدا چووینەوە بۆ ناودێ. لە دوورەوە هاواری کرد، وەرە تەلێ، کوڕی ڕەعنای خوشکم هاتووە. بە باوەشان بەخێرهاتن کرام. بۆ چاو و دڵ ڕوونی لە خاڵم و منداڵەکانی خەڵکی ئاوایی وەسەرمان گەڕان. ئەوە یەکەم جار بوو لەم دێیە عەبەسوور خزمێکی بۆ پەیدا بێت. ماڵێکی فەقیرانە و فەلاییانەی زۆر خۆش و پاک و خاوێن. مەزرا و تراکتۆر و بیری ئاو. پیاوێکی بێدەنگ و مرادخانی و مشکی و هەتا بڵێی مەتین و لەسەرخۆ. شەش کوڕی هەبوون. کوڕە گەورەکەی عوسمان لە ماڵ نەبوو. لە مووسڵ خوێندکار بوو. تاقە کچێکی هەبوو، تازە شووی کردبوو، ماڵیان لە هەڵەبجە بوو. کچێکیشی بە منداڵی هەر لەم دێیە ون بووبوو، یان دەیانگوت بەحر، بردوویەتی. یانیش قەرەجی لەوێ بوون و دزیویانە. دوو ڕۆژ مامەوە. شێخ خالید نەقشبەندی کە بیستبووی هات و بەخێرهاتنی کردم ڕۆژی دواتر بەیەکەوە چوین بۆ هەڵەبجە و حەمیدەی کچی و عوسمانی هاوسەریمان چاو پێکەوت ڕۆژی دواتر خاڵ عەبدوڵا لەگەڵمدا هاتە سەر جادەکە بیست و پێنج دینارێکی دامێ کە ئەو کات زۆر بوو تەکسیەکی بۆ ڕاگرتم و گەڕامەوە سلێمانی تەواو بە دیتنیان شاد بووم و خۆزیام دەخواست توانی بام زوو بە دایکم بڵێم براکەیم دۆزیوەتەوە. عەلی، ئەم پەلەیەت لە چییە؟ چەند ڕۆژێک بە ماتوومەلولی و بێکار لە سلێمانی و لەناو هوتێلدا خۆمان دەخافڵاند، زۆر جار دەهاتین بۆ سەر جادە. من عادەتم بوو خێرا دەڕۆیشتم و سیامەند لە دواوە جێدەما، دەستی بە جنێودان دەکرد و دەیگوت، باشە عەلی، ئەم پەلەیەت لە چیە؟ ئێمە هاتوین کات بەرینە سەر و پیاسە دەکەین بۆ وا توند دەڕۆی؟ ئەوە کوا بەیەکەوە ڕۆیشتنە؟ تۆ هەمیشە دە هەنگاو لە پێش من دەڕۆی. کەمێک هێواشم دەکردەوە و دیسان بە خۆم نەدەزانی و ئاوڕم دەدایەوە، سیامەند دە دوکان لە دواوە بە جێ مابوو. چەند جار لێمان بوو بە شەڕ و هەر کەسە بۆ خۆی دەچوینەوە هوتێل. سیامەند شکایەتی دەکرد و دەیگوت بەس پێم بڵێ بۆ پەلەتە؟ کارمان چیە و کێ چاوەڕوانمانە؟ ئەوەندە وەڕز و بێ هیوا بووین لێک لە بیانوو بووین و خۆش خۆش وردە شەڕ و ئاشت بوونەوەمان هەبوو. ڕەحیم بابا تایری هاتبوو بۆ بێژوێ و تووبای خوشکی حەمە سووری مارە کردبوو، ئەویش بە تەمای دەرچوون بوو لە کوردستان. جوابی بۆ ناردین شیلانی حەسەنپووری کچی مامی لە مقەڕی کۆمەڵە لە سلێمانیە، بەڵکوو بچین یارمەتی بدەین بچێت بۆ بەغدا بۆ ماڵی پووری کە هاوسەری شێخ محەممەد مەعسوم بوو کۆمەڵە نەیدەبرد بۆ بەغدا و عەدەم تەعەڕوزی بۆ وەرنەدەگرت. شیلان لە سەردەمی شۆڕش و ڕووخانی شا لە ئەمریکاوە گەڕابووەوە و ڕێگەی تارانی نەمابوو بۆ چوونەوەی ئەمریکا. هاتوچۆی کۆمەڵە و دیموکرات و مەقەڕاتی پێشمەرگەی دەکرد. هاتبوو هەتاکوو کۆمەڵە بەڕێی بکات بۆ ماڵی پووری لە بەغدا، بەڵکوو ئەوان ڕەوانەی ئەمریکای بکەنەوە. لەگەڵ سیامەندا جوابمان بۆ نارد بێتە بەردەرگای مەقەڕی کۆمەڵە لە ڕزگاری. چوین بەبێ ئەوەی کەس بزانێت، سواری تەکسیمان کرد و بردمانە ماڵی شێخ موحسینی خزمیان و تەسلیمی ئەوانمان کردن. ئەوانیش بردبوویان بۆ ماڵی شێخ محەمەد مەعسوم لە بەغدا، دواتر دەوڵەتی عێراق بە فڕۆکە ناردبوویان بۆ سوید. دەبێ سلێمانی جێبهێڵین. دوای دە دوازدە ڕۆژ ئێوارەیەک جەمالی مەلا ساڵە هات و گوتی ڕایان سپاردوم پێتان بڵێم تەنیا بیست و چوار سەعاتتان هەیە و دەبێ سلێمانی جێبێڵن و بچنەوە بۆ ئەو دیو زۆرمان پێ ناخۆش بوو تەکسیمان گرت و ڕۆیشتین بۆ ماوەت و لەوێیش ڕا بۆ بێژوێ بە هاتنەوەمان بۆ بێژوێ لە ڕێگەی هەباسی برام لە بێسیمخانەی کۆمەڵە بە ڕەمز وەڵاممان بۆ کوڕەکانی وەتەمیش نارد کە لێرە تێگوشین بە تەمای جیران ویشکە و ئەوان بۆ خۆیان بڕۆن و مشوری خۆیان بخۆن، کاک کەریم دەرباز بووە. لەگەڵ یونسدا تەدبیرمان کرد کە بووبوو بە خزمی مامۆستا شێخ عیزەدین سیامەد بچێت بۆ لای مامۆستا و قسەی لەگەڵدا بکات، بەڵکو یارمەتیمان بدات و ئیجازەی سەفەرمان لە بەغداوە بۆ وەرگرێت. سیامەندی زۆر بە حورمەتەوە وەرگرتبوو، بە کورتی پێی گوتبوو تەنیا خۆت بەڕێ دەکەم و ئەوانی دیکەم بۆ ناکرێت. سیامەند گوتبووی بەڵام هیچ نەبێت عەلیش با بێت و من بە تەنیا ناڕۆم. مامۆستا و دەفتەرەکەی گوتبوویان تۆ تاقانەی قارەمانێکی کوردی و هەموو پێتان قەرزدارین و دەبێ بتپارێزین. وەرە بڕۆ کارت بە خەڵکی دیکە نەبێت. سیامەند سوپاسی کردبوون و گوتبووی بەبێ عەلی ناڕۆم. ئەوەی بۆ گێڕامەوە یەکسەر چووم بۆ لای دەفتەری مامۆستا و گوتم سیامەند بەڕێ بکەن من هەر بە تەمای چوونە دەر نەبووم بە زووی دێن بە دوامدا و دەچمەوە ناو یەکێتی سیامەند قیرسیچمەیە سیامەند ڕەش و شین بوو بووەوە و گوتی بۆ درۆ دەکەیت من بەبێ تۆ ناڕۆم پێم گوت ئەوە هەڵکەوتووە و ئێمە تا ڕادەیەکی زۆر سەرکەوتوو بووین لە سێیان ئەوە دوومان ڕێگەی ڕۆیشتنی بۆ کرایەوە بەڕاستی سیامەند من بە نیازی چونی ناو یەکێتی لێرەم و بە زوویی بە جێت دێڵم سیامەند هەتا خوا حەز بکات کەللە شەق و عیناد و قیر سیچمەیە دەیگوت دەگەڕێینەوە بۆ موکریان تا کوڕەکان نەڕۆیشتون دەچین و لەگەڵ ئەواندا هەموو بەیەکەوە دەڕۆین بۆ تورکیا منیش بەلادا کەوتم و گوتم هەر بەیانی زوو دەڕۆم و بە جێت دێڵم ئەتۆش کەیفی خۆتە شێر و ڕێوی دنیام بۆ هێنایەوە تۆ ناسراو و کوڕی بنەماڵەیەکی پڕ لە شەهیدی و دەتناسن ڕێگەی ورمێ بۆ تۆ نابێت و دەبێ بە سەلامەت دەرچیت سیامەند ڕازی بوو مامۆستا بەڕێی بکات و بچێت بۆ بەغدا لەوێیشەوە بۆ لای کاک کەریم کە ماوەیەک بوو بە هاوکاری کۆمەڵە لە سوید گیرسابووەوە کەریم ئەحمەد کەلەپچە کرابوو. فاروقی بلوری بە نەخۆشی لە مقەڕی کۆمەڵە لە سلێمانی کەوتبوو، جوابیان نارد، بەڵکو بۆ مەسرەفی چوونی ئەوروپای لە برادەرانی یەکێتی یارمەتی ماڵی بۆ وەرگرم. لە بێژوێڕا بە پەلە چوومە ناوزەنگ. ئەو ڕۆژە گەیشتم هێزێکی گەورە بە سەرپەرشتی کاک نەوشیروان دەڕۆیشتن بۆ شەڕی جووت لە قڕناقە و پشت ئاشان و شەڕی شوێعیەکان. یەک دوو ڕۆژ لەوێ بووم. هەر لە مەقەڕەکەی کاک نەوشیروان، ئێوارەیەک پۆلێک پێشمەرگە چەند سەرکردەیەکی حیزبی شویعیان بە دەستبەسراوی هێنا بۆ بارەگای مام جەلال. هەموو لێیان کۆوەبوین. کە مام جەلال دەستی کەریم ئەحمەدی بە بەستراوی بینی، گوڕاندی و جنێوی دا. بە پەلە خۆی دەستی کردەوە و لە باوەشی گرت و بردی بۆ ژوورەکەی خۆی و زۆری ڕێز لێگرت. لەگەڵ دلێری سەید مەجیددا. دواتر مام جەلال و ملازم عومەر بە هەردووکیان سێ سەد دیناریان، ئەو کات دینارێک زیاتر لە سێ دۆلار بوو، پێدام بۆ فاروقی بنێرم کە لە سلێمانی لەسەر سەفەر بوو. هاتمەوە و دەستبەجێ بە پەیکی کۆمەڵەدا و بە نامەی خۆمەوە پارەکەم بۆ فاروق نارد. ئەویش سەفەری کرد بۆ سوید، کە ماوەیەکی دوورودرێژ بوو بە نەخۆشی خوێن، دەتلایەوە. دوای گەڕانەوەم بۆ بێژوێ دەمزانی کاک دلێر سەید مەجید بە کاروانێکەوە دێن و لەوێڕا دەچن بۆ مەڵبەندی یەک لە شارباژێڕ. خۆم ئامادەکرد لەگەڵیاندا بچم بۆ لای ئەبوو شەهاب بەرپرسی ڕێکخراوی سێی کۆمەڵەی ڕەنجدەران. لەگەڵ مەنسووری حیکمەتدا. یەک دوو ڕۆژم فرسەت بوو. حیزبی کۆمۆنیست لە مێشکەپێی نزیک بێتووش لە ئالان دروست کرابوو. هەموو سەرکردایەتی کۆن و نوێی کۆمەڵە و حیزبی کۆمۆنیست لەوێ مەقەڕیان بوو. هەباز لە بێسیم موخابەراتی کۆمەڵە کاری دەکرد. ئەویش لەوێ بوو. ڕێگەی دوو بۆ سێ سەعات بە پێ و بە هەورازاندا چووم بۆ لای. هەموویانم دی و لەگەڵ مەنسووری حیکمەتدا ئاشنا بووم. قسە و گاڵتەی زۆرمان کردن و پێم گوت. ئەوە ئاوارەی دەستی تۆم ئەو کات زۆر خۆمانی و میهرەبان بوو ئەو کات زۆر خۆمانی و میهرەبان بوو لەگەڵ هەموو پێشمەرگەکانی سەرکردایەتیدا خاکی و لەسەر دڵان بوو کاک عەبدوڵڵا و هەباسی برام زۆریان حەولدا بگەڕێمەوە و لە ناو کۆمەڵەدا درێژە بە خەبات بدەم دیسان گوتم با ئەو عەجەمانە بڕۆن و کۆمەڵە ببێتەوە بە هی خۆمان ئێستە لە هیچەوە بوونە سەرکردایەتی شۆڕشێکی وا گەورە و خاوەنی کۆمەڵە، بۆیە وا موخلیس و بۆمان دادەنوێنن دوو ڕۆژی تر گەورەتر بن و قاچیان بێتە سەر عەرز حسێبی پووشێکمان بۆ ناکەن و بێزیان نایەت بشماندوێنن. شەو لای هەباز مامەوە و بەیانی گەڕامەوە بێژوێ. لە سەربانی مزگەوتی بێژوێ لەگەڵ سیامەندا قسەمان دەکرد، گیرفانەکانمان لێکدان و دابەشمان کرد. سیامەند هەر دەیگوت با بەیەکەوە بڕۆینەوە بەرەو موکریان و کوڕەکان، دەمگوت بڕیاری خۆم داوە و هەر ئەمڕۆ یان سبەی دێن و دەڕۆم بۆ خوارووی ناوچەکانی ئەودیو. سیامەند ڕۆیشت بۆ سلێمانی و دەفتەری مامۆستا هەتاکوو سرەی دێت و دەیبەن بۆ بەغدا. بەیانییەک لەبەر بەلوعەکانی مزگەوت لەسەر کۆڵکەدارێک دانیشتبووم و دەموچاوم دەشۆری. هێزێکی کۆمەڵە لەگەڵ کۆمەڵێک زیندانیدا لە ناوچەکانی خوارەوەڕا هاتبوون بۆ ئالان و گواستنەوەی زیندانییەکان بۆ زیندانی مەرکەزی. سەرم هەڵنەبڕی و خەریکی کاری خۆم بووم، ئەوەی تەنیشتم گوتی. سەلام ئاغای کەریمی، لە دێهات و پێشمەرگایەتی لە مێژ بوو کەس بەو ناوەوە بانگی نەکردبووم، بە سەرسوڕمانەوە ئاوڕم دایەوە و سڵاوەکەم ستاندەوە. گوتی، نامناسیتەوە؟ تێی فکریم، زیندانی بوو. پێشمەرگەیەک بە چەکەوە بەسەریەوە وەستابوو، دیار بوو بۆ خۆشۆرین و ئاودەست دەستیان کردبووەوە. منیش وتم، عەبدوڵاپوور نیت؟ وتی، با، خۆمم. وتم، ئەوە هەر ماوی و ئازادیان نەکردووی؟ وتی، خودا کەریمە، ئینشاڵڵا ئێوە هیدایەت دەبن و منیش یان ئازاد دەبم یان دەچمە لای باری تەعالا. وتم، هیوادارم خۆشحاڵ بووم جارێکی تر دەتبینمەوە. وتی، بیستم لەگەڵ هاوڕێکانتدا لە کۆمەڵە نەماون و جێتان هێشتووە. پێم گوتی ئێوە هەمووتان فەقیر و هەڵفریوێنراون و سەرکردەکانتان بەکارتان دێنن. منیش وتم، ناوانییە، خۆم وەڕز و ماندوو بووم. ئەویش وتی، هەرگیز باوەڕت پێ ناکەم. من لە زیندان زۆریان باسی تۆ و هاوڕێکانتانیان بۆ کردووم و دەزانم ئێوە هی ماندووبوون نین و لەگەڵ سەرکردەکانتاندا ئیختیلافتان هەیە. لەسەر قەبرانی مهاباد پێم نەگوتی ئێوە فەقیر و تەنیا سەربازن و سەرکردەکانتان بەکارتان دێنن؟ وتم ئەوە نییە ناتوانن بەکارم بێنن و چیتر لەگەڵیاندا نیم؟ وتی ئافەرین، بەڵام زۆر درەنگە. ئینشاڵڵا موەفەق و سەلامەت دەبیت. بردیان و ڕۆیشت. سڕ بووم و حەپەسام بۆ تووشی بوومەوە، ئەویش لێرە، ئەو هەر دیلە و منیش پێشمەرگەی کۆمەڵە نەماوم و بێزارم لە خۆم و لە هەموو کەس. ئێوارە کاک دلێری سەید مەجید لەگەڵ هێزێک و چەند باری وڵاخدا پەیدا بوو. گوتی بەیانی زوو ساز بە، دەڕۆین بۆ ئەودیو. کارتۆنێک ویسکی پێ بوو بۆ ناسر ڕەزازی و گوتی، چۆنی پێ بگەیەنین؟ گوتم، هەر لە ماڵی کاک محەممەد باشە، دێت و دەیبات. ئەڵقەی بیست و حەوت ی بیرەوەرییەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکانتان پێشکەش کرا. خوێندنەوە و پێشکەشکردنی ڕیاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حزوور تا ئەڵقەیەکی دیکە بە خوای گەورەو مێرەبانتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان لەگەڵ.